مناڵی ئاخر زەمان، نووسینی، عەزیز نەسین، وەرگێڕانی، غەریب پشدەری. ئای کە شەوی جەژنی خۆش بوو برام ئەحمد چەند ڕۆژێ لەمەوبەر نامەکەت گەیشت دوێنێش کارتی پیرۆزبایی ساڵی تازەتم پێگەیشت سوپاسی هەردووشیانت دەکەم منیش چەند ڕۆژێک لەمەوبەر کارتی پیرۆزباییم بۆ ناردبووی دەبێ گەیشتبێ؟ دیارە کارتی پیرۆزباییەکەی من وەک ئەوەی تۆ جوان نەبوو، چونکە نەک هەر من، بەڵکە هیچ کەسێک ئەو سەلیقەی تۆی نییە. کارتەکەتم پیشانی هەموو ئاوەڵەکان دا، هەموویان پەسندیان کرد و ئافەرینی ئەو سەلیقەیەیان کردی کە هەتە. شەوی جەژنمان زۆر خۆش لێ ڕابوارد و شایانی ئەوەیە بۆتی باس بکەم. دایکم و باوکم دوو مرۆڤی قایمکارن. دیارە بەلای خۆیانەوە ئەو خۆیان خویەکی زۆر چاکە و هەمیشە دەڵێن، هەموو کەسێ پێویستە بە ئەندازەی بەڕەی خۆی پێ ڕاکێشێ. هەمیشەش دەمی ئامۆژگارییان بە سەر ئێمەوەیە و دەڵێن، منداڵینە، ئەگەر دەتانەوێ ژیانێکی ئاسوودە و ئارامتان هەبێت، خۆ لە ڕژان و پژانی بێ جێ بپارێزن، ئاگاداری پێنووسەکانتان بن، دەفتەرەکانتان نەدڕێن و خراپیان نەکەن. ڕۆژێکیان دایکم دیتی مەتین لە نووسینەوەیدا دێڕی بەجێ هێشتووە نیو سەعاتی ڕەبەق ئامۆژگاری کرد کوڕی خۆم زێدەڕۆییە هەر دڵۆپەیە دەبێتە دەریا ئەگەر ئاوا هەموو ڕۆژێ بەم شێوەیە پەڕەیەک خراپکەی تا سەری ساڵ دەبێتە دەفتەرێکی گەورە حەیف نییە؟ هێندەیان ئەم قسانە دووپات دەکردنەوە تا دەهات جۆرێک ناڕەحەتی و یاخیگەریەتی و سەرپێچی لە دڵ و دەروون و گیانی ئێمەدا پەیدا دەبوو بەتایبەتی کاتێ کە باپیریشم هاتەوە مەیدانێ، ئیدی بە یەکجاری کارەکە لە کار ترازا. باپیرە چوو دوو دەخیلەی بۆ من و مەتین کڕی و کاتێ کە دەخیلەکانی دەداینێ وتی، خۆشەویستەکانم، ئەگەر یەک نەبێ هەزاریش نابێ. ئەم قسەیە لە گوێ بگرن. دڵۆپ دڵۆپ کۆبێتەوە دەبێتە دەریا. لە دواییدا لە منی پرسی، ئەم قسانە مانایان چییە؟ ئەو خوویەکی تایبەتی هەبوو، هەر کاتێ شتێکی گوتبایە لەو کەسانەی دەوروبەری خۆی دەپرسیەوە، ئەمە مانای چییە؟ من وەڵامم دایەوە، باپیرە دەبێتە دەریا، زۆر دەبێ. باپیرە وەڵامەکەمی زۆر لێ خۆشهات یەک ئافەرینی درێژی کردم، ئافەرین. هەر یەکەی لیرەیەکی بەخشیش داینێ. بەڵام من و براکەم نە ئەم پارەیەمان دەویست و نە ئارەزوشمان لێبوو ئەم ئامۆژگاریانە ببیستین. جەژنی ئەمساڵ تاکە قازانجێکی ئێمەی تێدا بوو ئەویش ئەوە بوو بۆ تا هەتایە لە بیستنی ئەم قسانە ڕزگارمان بوو. دایکم و باوکم تا بە خۆڕایی پارە خەرج نەکەن شەوانی سەری ساڵی تازە لە ماڵەوە دەمێننەوە و بۆ هیچ جێیەک ناچن. ئەمساڵ هاوکارەکانی باوکم کە دراوسێشمانن بڕیاریان دابوو شەوی جەژن لە ئوتێلێکی گەورەدا ڕابوێرن و بەبێ ئاگاداری باوکم هەموو شتێکیان ڕێکخستبوو جێگاشیان بۆ دایکم و باوکم دیاری کردبوو. کە باوکم بەمەی زانی زۆر سەغڵەت بوو بەڵام کار لە کار ترازا بوو ناچاریش بوو پارەی ئوتێلەکە هەر بدات بەسەر خۆی نەهێنا دراوسێکان لە ئێوارەوە جێگای خۆیان لە ئوتێلەکەدا کرد بەڵام باوکم و دایکم لەبەر ئێمە لە ماڵەوە مانەوە و نانی ئێوارەمان پێکەوە خوارد زۆرمان یاری کرد نزیکی نیوەشەوێ ئێمەیان لای نەنکم و باپیرم بەجێ هێشت و بۆ خۆیان لێیاندا و ڕۆشتن تا هەر نەبێ پارەکەیان بە خۆڕایی نەڕوا خوشکە گەورەکەشمیان لەگەڵ خۆیان برد ئێمەش کەمێکمان یاری کرد و پێکەنین و ئینجا نووسین، کاتێ لە خەو هەستام بێدەنگی هەموو لایەکی گرتبۆوە. وامزانی دایکم و باوکم هێشتا نەهاتوونەتەوە، هێندێکم لە سەر جێ ئەودیو ئەودیو کرد، لە کاتێکدا مەتین هاتە ژوورێ و وتی، ئەمانە چییان لێهاتووە؟ باوکیشم کە لەسەر مافوورەکە کەوتبوو، ماسکێکی سەیری بە ڕووی خۆیەوە کردبوو، کلاوێکی کاغەزی درێژکۆلەی ڕەنگاوڕەنگیشی لەبەر پێیانەوە کەوتبوو، دایکم لەسەر جێگاکەی خۆی نووستبوو، بەڵام تاکێکی پێڵاوەکەی لە ڕاڕەوەکەدا کەوتبوو، ئەوی کەشیانی لەسەر پلینکانەکان جێمابوو. دایکمم داپۆشی، خوشکەکەشمان بە زەحمەت ڕاکێشا و فڕێمان دایەوە سەر جێگاکەی خۆی، بەڵام هەرچییەکمان کرد نەمانتوانی باوکمان ڕاست کەینەوە و ئاگای بێنینەوە. بەیانی دوای نیوەڕۆ یەکە یەکە وەئاگا هاتنەوە. دایکم لە پێش هەموواندا هەستا، دوایی باوکم بە هۆش هاتەوە، پاش هەمووان خوشکم لە خەو هەستا. هەر کە چاوی کردەوە وتی، ئای خۆ گەردانەکەم نەماوە! خۆشی نەیدەزانی لە کوێی داناوە. باوکم و دایکم دەستیان کرد بە پەک و پف. لە قسەکانیاندا دیار بوو کە جەژنی ساڵی تازەیان زۆر گران لەسەر کەوتووە. دایکم وەک پرسەداران دەستی نابووە کەلەکەی و دەیوت، جا باشە تا سەری مانگێ چ بکەین؟ باوکم وەڵامی دایەوە، یارمەتی وەردەگرین. ئەم جۆرە قسانە تا ئەو کاتە لە ماڵی ئێمەدا نەبیسترابوون. دایکم من و مەتینی بردە لاوە و وتی، منداڵینە، ئێوە پارەکانتان بدەن بە من بەیانی دتاندەمەوە. دەخیلەکانمان شکان و پارەکانمان دا بە دایکمان. دوای چەند دەقیقەیەک لە دەرگا درا کچی دراوسێکەمان نامەیەکی لە باوکیەوە هێنابوو، کاتێ نامەکەم بۆ باوکم برد بە ڕێگاوە خوێنمەوە نووسرابوو، ئاواڵی خۆشەویستم دەزانی دوێنێ شەوێ چۆنم لێ قەوماوە، تەنانەت لیرەیەکیشم لە گیرفان نەماوە. نایەتەوە بیرم چۆن هاتووینەوە ماڵێ. هەر دەبێ ئێوە ئێمەتان هێنابێتەوە. زۆرت سوپاس دەکەم ئەگەر بکرێ سەد لیرەم هەر بۆ بنێری. نامەکەم دایە باوکم. خوێندیەوە و لەگەڵ دایکمدا دەستی کرد بە چرپە چرپ. وای تێگەیشتم باوکم نەیدەویست بە ئاواڵەکەی بڵێ منیش نیمە، ناچار ئەو پارەی کە لە دەخیلەکەی ئێمەیان دەرێنابوو ناردیان بۆ دراوسێکەمان و لە هەمان کاتیشدا هەوڵیان دەدا ئێمە شتێک لەم بەسەرهاتە تێنەگەین. باوکم پرسی، مەتین لە کوێیە؟ وتم خەریکی دەرسەکانیەتی باوکم بانگی کرد بێت بەڵام مەتین خۆی گنخان دایکم چوو بزانێت چی دەکات دیار بوو وەکو جاران پێنووسەکەی ون کردبوو خەریک بوو لێی دەگەڕا دایکم زۆر تووڕەبوو قیژاندی ئەم منداڵە پاشەکەوتکردن نازانێ هێندەم قەڵم بۆ کڕی جاڕز بوو باوکیشم قسەکانی پێشووی دووپات کردنەوە ئەگەر یەک نەبێت هەزاریش نابێت من قسەکەم پێ بڕین و وتم دڵۆپ دڵۆپیش کۆ بێتەوە هەر نابێتە دەریا باوکم نێوچەوانی تێکنا چۆن نابێتە دەریا نابێت و ئاه ئەی دەبێتە چی ئەگەر جێگایەک کە دڵۆپەکانی تێدەڕژێت چاڵ بێت دەبێتە دەریا بەڵام ئەگەر چاڵ نەبێت دەبێتە لافاو و هەموو شتێک لەگەڵ خۆیدا ڕاددا باوکم بە تووڕەیەکەوە سەیرێکی کرم و دایکم وتی ئەگەر جارێکی دی ئەم جۆرە قسانە بکەیت بیبەری تیشت لە زاری دەکەم بەڵێ بۆ یەکەم جار باوکم وازی لە ئامۆژگاری کردنمان هێنا و سوپاس بۆ خوا لە بیستنی ئەم قسە پڕوپوچانە ڕزگار بووین چاوەڕوانی نامەتم زینە بیالکەر ئەستەنبوڵ، دەی کانوونی دووەمی هەزار و نۆ سەد و شەست و حەوت. خوشکم زەینەب، ماوەیەکە کارتی سەری ساڵی تازەم پێ گەیشتووە. زۆر سپاس. ئێمە شەوی جەژنمان لە ماڵی مامە گەورە ڕابوارد. لەبەر ئەوەی ماڵی ئەوان گەورەیە. هەموو مامەکانی تریشم لەوێ بوون چونکە لێم بۆتە خوو شەوانە زۆر بنووم مانەوەی تا نیوەی شەوم کەمێک گران بوو هەروا بە گوێگرتن لە ڕادوێ خەوم لێ کەوتبوو بەلانی کەمەوە خوا ئەوەندەی داونێ کە ساڵی تازە لە بیستنی ئامۆژگاری بێجێ ئاسوودە بن بەڵام من باوەڕ ناکەم تا دواڕۆژی تەمەنم لەمە ئاسوودە بم ئەمەش لەبەر ئەوەی کە باوکم لە دەرەوەی ئێجگار دەست و دڵ بڵاوە بێ حساب لێ دەخوڕێ، بەڵام کە دەگاتە ماڵێ دەست دەکا بە ئامۆژگاری و باسی پاشکەوت کردن. ئێمە بە تەواوەتی لەو خوو ڕەوشتەی شارەزاین. هەر کاتێ زۆرتر پێ لە ئامۆژگاری گرتندا بگرێ، تێ دەگەین کە شەوی ڕابردوو لە دەرەوە زۆری خەرج کردووە. ئامۆژگارییەکانی بەم شێوەیە، هێندە دەرمانی دان مەخەنە سەر فڵچە، زیان بەخشە، دەزوو مەپسێنن، ڕۆژنامە کۆنەکان فڕێ مەدەن ئاگاتان لێیان بێ کیسەی کاغەزان دروستکەن و بیان فرۆشن ئامۆژگاریکردنەکەشی بە جەهەنەم ئەو شەوانەی کە لەگەڵ ئاوەڵەکانیدا دەچێتە ڕابواردن تووڕەیی و سەغڵەتیەکەی ماڵەوەی لە توانای کەسدا نییە لەبەر ئەوە شەوی جەژن لە ماڵەوە بوو پارەشی بۆ ئێمە زۆر خەرج نەکردبوو سپاس بۆخوا لە بۆڵە بۆڵ و تووڕەیش ئاسوودە بووین جابۆیە زۆر خۆشمان ڕابوارد بە تایبەتی کە یەک دەستە بۆیەشی بە جەژنانەدا بە من پشووی هاوین تابلۆی جوان دەکێشم بۆتی دەنێرم ساڵی تازە لە خۆت و کەسوکارت پیرۆز بێ سەرکەوتنت بۆ دەخوازم هاوڕێت ئەحمد تاربای